قوڕ بەسەر و داما وا دەزانێت کە وازی لە دینەکەی هێنا پێش دەکەوێت یەکێکی تر لەو داماوە مسکینانە بە تەنیشت مامۆستایەک دادەڕوا تەماشا دەکات دەرس دەڵێتەوە خەریکی دەرس وتنەوە و نەسیحەتکردنە و خەڵک فێری دینی خوا دەکەن بە خۆ بە زلزانین و بە تەکەبڕ و بە تەعالومێکە پێ دەڵێ کورە مامۆستا خەڵک گەیشتە سەرمانگ جەنابت هەر خەریکی ئەوەی کە خەڵک فێری نوێژ و دەست نوێژکەی شت پێی دەڵێ ڕۆڵە گیان نە تۆ گەیشتوویتە سەر مانگ نە فێری دەستنوێژیش بووی تۆ چیت کردووە باشە خەڵک گەیشتە سەر مانگ ئەی تۆ چی کە دێی ڕەخنە لە من دەگری جەنابت گەیشتوویتە سەر مانگ جەنابت هاتووی هیچمان بۆ دابهێنی شتێکی نوێ لە دنیادا سوودی هەبێ بۆ میللەتەکەمان یا بەس غەرب تۆی بەنج کردووە مخدر کراویت عقلت لەدەست داوە بەس وا دەزانی معجبی بە حەضارەتی غەربەوە غەرب واو پێش کەوتنێ مەش دوا کەوتوی ئێمە دوانەکەوتوین براکانم غەرب لەوەدا پێشکەوتووە کە تۆپ دروست دەکا میللەتان لەناو دەبا نەوەوی دروست دەکا هیرۆشیمای لەناو برد تەیارە دروست دەکا لە زامکوێ و بۆ کوێ خەڵک دەکوژێ و لە ناوی دەبا بەڵام وەرە سەیری ئەخلاقی غەرب کوا ئەخلاقیان کوا ڕەوشتیان کوا هەڵسوکەوتیان کوا مامەڵەیان پێم ناڵی تۆ بۆ سەرسام بووی بەغەرب لە چیدا متقدمە لە چیدا پێشکەوتووە ڕاستە بینای بەرز دەکات بەڵام ئەخلاقی بەرز نییە ئەخلاقی نزمە کەواتە براکانم با نەخەڵەتێ خەڵکیش نەمان خەڵەتێنێ ملحیدا ئەو ملحیدانەی لە جنسی خۆمانن گاڵتە بە ئێمە دەکەن با بە خەڵک پێشکەوتو بڵێ وەرە جەنابت پێم بڵێ تۆ فاشل لە چیدا پێشکەوتویت چا نیە من دینەکەی خۆم دەزانم چیە؟ چا نیە من بە ئەخلاق و بە ڕەوشتم؟ چا نیە من ڕێز لە دایک و باوکم دەگرم؟ چا نیە من قەدری خێزانم دەزانم، مناڵەکانم پەروەردە دەکەم، دزی ناکەم، خیانەت ناکەم، گەندەڵی ناکەم، درۆ ناکەم، نیفاق ناکەم؟ با نەزانم تەیارە دروستکەم. ئەی تۆ چیت؟ نە لە دنیا نە لە دو... لا ئیلە هاولا ولا ئیلە هاولا.